عارد ئاو بەند ببوو ئاویان تێزایەوە و تەقینەوە شاریەکان ئەوانەی گەنم و جۆ و زەخیرەی تریان بە نیەتی هەڵسانی نرخیان عەمبار کردبوو لوتیان گەی بۆ چەناگەیان و مڕ و مۆچ هەڵگەڕا لە بەردابەزینی نرخیان بەری دڵیان گیرابوو خەم قڕە پەستێک بوو بۆیان گیرابووە لە ترسی دابەزینی پتر دانەوێڵەکانیان لای عەلافەکان هەڵڕشت. مانەوە و ڕەشنەبوونەوەی بەفر لە لەوەڕگەکان وای لە گوندییەکان کرد کەر و هێستری زیادەیان بەڕەڵا و تۆڕی کردن. ئاژەڵەکان لە برسان بژی خۆیان یا هی یەکتریان دەڕنیە و دەیانخوارد. بە ئاقار و دۆڵ و شاخە بەفراوییەکان بڵاو بوونەوە. هەندێکیان بوونە خۆراکی ئاژەڵە دڕندەکان و هەندێکیشیان لە برساندا یەکتریان خواردبوو. مەڕ و بزن دەمیان لە خوری و مووی یەکتر نابوو. بەفرەکە جێگەی بە ئارتەم کردبوو، بۆی کرابا ئاسمانیشی دادەپۆشی. لقە دارەکان بەفرێکی زۆریان هەڵگرت و ئەستوور و گران ببوو. قوڕساییەکە کە لە توانا و تەحەمولی لقە دارەکان نەبوو، بۆیە قرچەی شکانەوەیان دەهات. سپێتی بەفر ئاوی دەتێزاندە چاوە. بایەکی تووڕە و توند و سارد هەڵیکرد. دەدوت هەزارەها، ملیۆنەها ئێرکۆندێشن بە یەکجار هەڵکران. خوا ئەو بایەی. کە هەڵی کردبوو گەلێ لە فریشتەکانی بای پێوە خەریک کردبوو ئەمانیش دەبوایە بە پێی فەرمانی خوا بە بێ کەم و کوڕی بایەکە بهێنن و ببەن لە ئاسمانانەوە بۆ عرد و ناو بەفرەوە بۆ بندار و گوند و شار و کوچە و سربانەکان و سەر شاخ و چیا و پێدەشتەکان لە دەشتەوە بۆ دۆڵ و نشێو و بنکەندەڵانان و ژوور و بەرهەیوان و پەنجەرە و دەرگای بە خەڵک داخست گڕی ئاگری خواپێداوانی خۆشتر کرد بایەکە بەفری لەگەڵ خۆدا هەڵدەگرت و جێژەنەی بەفر و زریان وەکو فڕفڕۆکە بە شوێناندا دەسوڕایەوە. پێستی دەستە قڵیشاوەکان کە لە هەوەڵی بەفرەکە بە وازلین و گریس و ڕۆن چەور کرابوون و نەرم کرابوونەوە، دیسانەوە سوور هەڵگەڕانەوە، کە دەستیان لێک دەخشاند، وەکو لێکخشانی قایش دەنگی دەهات. با و زریانەکەی هەڵیکردبوو، جێژەڵۆکەی دەکرد کە لە سواندوکە و سووچی خانووەکان دەکەوت و، ویزە ویزی دەهات، سەری چەند خان و گورگەی دیوارانی هەڵتەکاند و تێکیدا. سەری لە ڕێبوار دەشێواند و باڵندەی لە ئاسمان دەهێنایە خوارێ و ڕێی لە پیادان و سواران دەگۆڕی. بەفری دەپڕژاندە سەر و چاوان، چاوانی بە خەڵک قەپات دەکرد، چڵمی لە لووتان دەهێنایە خوارێ. خوناوی نێو مووی سمێڵانی دەبەستا. هەڵاوی دەروونانی خەستتر کردبۆوە. باڵندە و ئاژەڵان و پەلەوەری برسی تر کرد و قاچانی دەتەزاند، دەستانی دەقڵیشاند، پەنجەکانی سڕ دەکرد، سەگ و تاژی و تولەی لە کولانکان دەپەستایەوە، ئەوەی لە حەوشە و بانان بوایە لە ژوورانی دەکردەوە، با بەفری لە پەنا و پەسیوان خڕ دەکردەوە و کەڵێن و قۆرت و کەللەبەران و چاڵ و نیمچە چاڵی پڕ دەکردنەوە. تەنیایی، چۆڵەوانی، بەفر، با، زریان، بەستەڵەک، هەڕەشەی ڕەشە با و زریان و بەفر، برسێتی گەلە گورگ و تەماحکردنیان لێت. ترس، بەو هەموو بار و خەم و مەراقانەوە بنە دارەکەت پیاوانە هەڵیگرتی و وەریگرتیەوە. ئەو دارەی کە پشت و پەنات بوو لە مەرگێکی مسۆگەر لە دەمی گورگان ڕزگاری کردی. لەو تەنگانەیەدا بۆت باوک، دایک، برای پشتێک بووە. گەر ئەمانیش لە دەورت بوونایە و بە هاناتەوە بەهاتبانایە، ئەوەندەی دارەکە بۆتی کرد، ئەمانیش هەر ئەوەندەیان پێ دەکرا و لە دەستیان دەهات. دارەکە بۆ دەرەقەتی گورگان هات و لێت بووە دارەکەی شەکران و لە پێشت شیرینتر ببوو. وەلێ بە هەموو هێز و قودرەتی خۆی کە ساڵەهایە ڕەگی لە هەناوی ئەو عاردە وەکوو ڕەگی خەڵکی ناوچەکە چۆتە خوارێ، بۆی نەدەکرا زەفەر بە با و زریانەکە ببا و لێتی دوور بخاتەوە لەمەندە زیاتری پێ نەدەکرا و لەو چۆڵەوانیە داڵدە سایە پەناگەت بووە و مەترسیشی لێ دوور خستبوویەوە. دارەکە کونە بایەک بوو بۆ خۆی. خۆت لە هەر لایەکەوە دەخستە دەخالەت وات دەزانی بایەکە لەوێوە بۆت دێ. حوججەتی بایەکە سەری لێ شێوان. بە دەوریدا سووڕایتەوە و شوێنی خۆحەشاردانی نەبوو. وا دەزانی کە زریانەکە لە هەموو لایەکی دارەکەوە هەڵی کردووە. قودرەتی ئەوەشی نییە لە چنگ هەڕەشە و تووڕەبوونی سروشت پتر بتپارێزێ و ناتوانێ ژیانی تۆ بخاتە ئەستۆی خۆی و ڕێ لە با، زریان، بەفر، باران بگرێ و پاشگەزیان کاتەوە و تۆش ڕزگارزریانێکی تووڕە و سارد بوو لەسەر جلەکانتەوە دەیگەستی بە زۆر چاوی پێ قەپات دەکردی جەمەدانەکەت کە دەمامک کردبوو ئەوەندەت بۆ سەرەوە بردبوو خەریک بوو کونی چاوەکانت قەپات بکا هەناسەت سوار دەبوو هەر دەهات زریانەکە توڕەتر و قایمتر و خەستتر دەبوو ئەو تەمەی کە وەکو تانا پێش چاوتی گرتبوو مەودای بینینتی کورت کردبۆوە کە بە حسێب خۆت لە زریانەکە لە پەنا قەدی دارەکە نابوو کە قەدی بە قەد ناو قەدت دەبوو وەلێ بە پەناش نەت دەشمێردرا باوەشت لە دارەکە وەری نابوو دەدوت باوەشت لە باوکت وەرێناوە و زریانیش دەیویست لێکتان بکا. قاچەکانت کەمێ بۆ دواوە کێشایەوە و لەگەڵ باو زریانەکە ڕکەت کرد. خۆت وەها بەهۆی ڕکەکەوە بە دارەکەوە نووساندبوو، وات دەزانی باوەش و سینگی دایکتە، قاچەکانیشت لە عادی توند کردبوو، خۆت قایم قایمتر دەکرد. زریانەکەش ئەو دەستە ترسناک و ناپاکە بوو کە دەیەوێ لە باوەش و بۆنی دایکت بکا و، بۆ سەفەربەرت ببە یا باوەش و ئامێزی ئەو ژنە بە وەفا و دڵسۆزەیە کە پاش ساڵانێکی دوور و درێژی خۆشەویستی دەویست لە شەوی زاوا بوون تا مزرۆت بشکێنێ و زریانیش دەستێکی ناحەز بێت و بیەوێ لە باوەشیدا هەڵت تەچێنێ و بەڕێی هات و نەهاتدا بدبەن بە تاقی تەنیا لە شەڕی بەرەنگاری زریانی بێ ئامان بووی، زریان، چ زریان، لێت ببووە حەزیا و ناپیاوانە لەگەڵیدا دەکردی، شەڕێکی نابەرامبەر، دەیویست لەگەڵ هێرشی مەغۆلیانەی توندوتیژی و ساردیەکەی ڕاپێچت بکا و شوونبزرت بکا. بنەدارەکە سەنگەرێکی کۆنکرێتی بوو، نەتدەویست دەخاڵت بوونت بە فیڕۆبدەی. بە ئامادەبوونی فکری و مەعنەوی یەک لە دوای یەکی کەسوکارت لەو تەنگاویە و بێکەسیەدا تێزێک بوو بۆ تەکانێک و چەرخکەرەوە و هێز بوو گوڕ و تینیان لەبەر دەنایەوە قاچەکانت لە ئاردەکە تونتر قایم دەکرد و پشتت پتر لە قەدی دارەکە دەکردە ڕکە لقەدارێکی سەر سەر شکاندەوە و خێرا بە چەقۆکە بڕێکت خۆش کرد حەزت دەکرد بۆت بەدارەکەی حەزرەتی موسا ببێ و گەلێشتت بۆ ئەنجام بدە بەپەلە لە بەفرەکەی پێشە خۆت چەقاند هەردوو ناو لەپت یەک لەسەر یەک کردە پرد و خستە سەری و ئینجا سنجیشت خستە سەر پشتی دەستەکانت سروش دەیویست هەرچە هەڵچوون و تووڕەیەکی هەیەتی وەکو ئەوەی کەسی تری دەست نەکەوێ هەر هەمووی بەسەر تۆدا بڕشێنێتەوە تەزووی بەفرەکە خەریک بوو قاچەکانت پێ سڕ بکا دەستت برد قایشی تفەنگەکەت کە بە شانی چەپتەوە بوو لە سەرتەوە ئاودیوی لای شانی ڕاستە شت کرد پتر بە تەنکێشی چەپتەوە چەسب بوو قایشەکە لاملی ڕاستی گرت و لە تێپەڕاندنی قایشەکە بۆ ئەو لاملت مەبەستت ئەوە بوو تا پێویست نەکا بەدەست بیگری و لە هەڵخلیسکان و گڵاندا لە ملت نێتە خوارێ و هەردوو دەستیشت ئازاد بێ تا پتر چاکتر بەرەنگاری ئەو ڕۆژە ڕەشە بێیت و ملی بۆ شۆڕ نەکەی بیسەلمێنی کە تۆش هەیت و دەتوانی ملی لەبەر ملی بنێی و قوڕی تەنگانەشی ئەوجا بزانین خودا بە کێی دەدا. دارەکەی پێشت کە ڕکابەرایەتی بەفرت پێ دەکرد و کردبۆتە کۆڵەگە و خۆت بەسەردا دابوو لە بەفرەکە دەرت هێنا چەند جار وەکو سەرباز قاچەکانت لە ئاردی کوتا تا خوێن باشتر بۆیان بچێ و سڕییەکەشی کەمتر کاتەوە و لەبەر خۆتەوە گوتت وا چاکە خۆم بگەین ماشکەوتەکە لێرە بمێنمەوە دەفەوتێن دەتگوت باو زریانەکە هیلاک ببوون یا فێڵێکە و لێتی دەکەن یاخود خراپتری بەدوادا دێنێ و تۆزێ هێوری کردەوە ئەو هەلت قۆستەوە و بۆ دەکرا شتێک ببینی تا لێم تووڕەتر نەبووە با بڕۆم ئەگەر تۆ فێڵ دەزانی منیش فڕوفێڵ دەزانم وەک من پاککەرەوە کە یەک دوو هەنگاو لە پێش خۆی بە ئامێرەکەی دەستی ڕێگا کەشف دەکا و بڤە ئاشکرا دەکا دارەکەت دا پێشە خۆت بە تەمای خوددا دەست بە ڕۆیشتن کرد و بنەدارەکەت جێهێشت دارەکەت لە بەفر دەچەقام تا کەند و کۆسپی ژێر بەفرەکەی پێش خۆت پێ سەحب بکەیتەوە و ئەوسا بە دوایدا هەنگاوت دەنا. دەبوایە بە دەستی چەپ کەمێ بڕۆی و بۆی شۆڕ بیتەوە. پاشان هەورازەکە ببڕی و بە لای ڕاستی ئەشکەوتەکە دیسان شۆڕ بیتەوە. کە لەوە پێش چەندەها جار بەو ڕێیەدا ڕۆیشتبووی، ئێستا لێت بووە بە دونیایەکی تر، ئەوساش چاوت بنووقاندایە کوێرانە پێیدا دەڕۆیشتی. بەفرەکە دەوروبەرەکەی لێت گۆڕیوە یاخود دەڵێی زەمانێکیان خەواندی ئینجا بە زۆرەملێ پاش ئەوەی زەینیشیان کوێر کردووی بە خورتی بێرەتدا ڕەوانە دەکەن دارەکەی دەستت کە هەموو هیوا ئومێدێکت بوو بە دووری یەک هەنگاو لە خۆتەوە لە بەفرەکە دەچەقاند و ڕێگای بۆ سەح دەکردیەوە و زریان و بەفریش ڕۆیشتنەکەی لێ تێک دەدای دیسان ئاواتت خواست کە دارعەساکەی دەستت بە گۆچانەکەی حەزرەتی موسا ببێ و لە یەک کاتدا چەند مەرامێکت بۆ ئەنجام بدا و بۆت مەیسەر کا لەم ڕۆژە سەختەدا لەم تەنگاوی و تەنیایی و تەنگانەییەدا کە پێکت لە ڕۆخی قەبرە و ئەوی تریان ژیان و ژینەوەیە حەز دەکەی کاری دووربین دەست قات ڕێپاککەرەوە هێز تەیارۆکەی فریاکەوتن بێ هەنگاوەکانت لە هەنگاوی چاوساغی نەدەکرد بەڵکو ڕۆیشتن و هەنگاوەکانت لەو کەسەی دەکرد بە گەورەیی کوێر و زەلیل بووبێ یا لە هەنگاوی ئەو کەسەی دەکرد کە یەکەمین جاری بێ مەی خواردبێتەوە. ئەوها هەنگاوەکان ئاڵۆسکا و ناڕێک، خوار و خێچ، لاسەنگ، شپرزەیی پێوە دیار بوو. ڕێگاکەت لێ بووە ڕێگای چیای قافێ. کوێرانە و خاو و خراپ ڕێگات بۆ دەبڕدرا. لە هەندێک شوێندا تا بن ئەشنۆت لە بەفرەکە دەچۆ خوارێ مەزەندە دەکرد گەیشت بێتە سەر ئەشکەوتەکە یان نا هەنگاوەکانت بەڕێکەوت بێ و نەکەوت بێ ئەگەر وابێ دەبێ بۆ شۆڕبیتەوە دارەکەت دەچەقاندە ناو بەفرەکەی پێشخۆت و ڕات دەکێشایەوە و قاچ بە قاچ هەنگاوت بە دوایدا دەنا دارەکەت ڕاکێشایەوە و پێی چەپت لە جێگەی دارەکە دانا. وەکو یەکێک ڕۆبچێتە بیرێکەوە عاردەکە قوتی دای. هاوارێک بێ دەسەڵاتی تۆ لە دەمت دەرپەڕی وەکو سەردەمی منداڵی هەر ئەوەندەت بۆ وترا ئەڵا ورمانت جێی نەرمە. وەک یەکێک لەگەڵ بەفردا لە ناو گوشێکیان پەستابێ و بە کونی بەفریشدا ڕووچووبێ تەپەت لێوە هات. لە حەژمەتان. لەبەر ئازار چاوەکانت چۆن قەپات کرد بوو نەتکردنەوە وەکو کوێر دەستت دەکوتا ئەم لەو ئەو لای خۆت دەپشکنی بەفر دەورەی دابووی دەستێکیشت بە خۆدا هێنا شکستت نەبوو وەێ هەموو گیانت لە هاوار و چریکەدا بوو لەسەر گازەرای پشت کەوتبوویت و بڕبڕی پشتت دەیبروسکان نەت دەویست چاوت بکەیتەوە نەبادا کەوتبیتە بنی بیرێکی حەکایەتە کوردیەکان کە تەنیا سیمرغ قورتارت دەکا جار جارە دەستت بە دەوری خۆشتدا هەر دەگێڕا لە بن پێستی پێڵوی چاوەکانت پەڵەی ڕەش ڕەش وێنەی سەیر سەیر و عەنتیکا نەزانرا و نەدیو تێک دەئاڵان و ئاوێتە دەبوون و یەک یەکیانی دەخوارد وەکو لە کتێبانی حوجرە دەربارەی ئەجندە و لەمە چێتران خوێندبووت لە دەمی فەقێکانیشت بیستبوو وات دەزانی لە بنی بیرەکە ئەوان دەوریان لێت داوە هەستت ڕاگرتبوو بزانی چیت لەگەڵدا دەکەن چ قسەیەک ورتەیەک بەناو گوێتدا دەخوێنن کەی دەستت لێ دەوەشێنن کەی دەتکەنە یەکێک لە خۆیان و کەی ژنێکت لێ مارە دەکەن دەدوت بەنج کراوی و هەست و خوستت لەخۆ بڕیبوو وەختێ لەبەر خۆت لە پێشە خۆ دەست بە بسم اللە بسم اللە کرد اعوذ باللە کرد کەوتیتە خوێندنی سورە کورتەکان و هەندێکیان بە نیوەچڵی بەجێ دەهێشت و پڕت دەدایە سوورەتەکی تر بۆت خڕدەکرایەوە و پێت جەم نەدەبەوە ترس غەڵەبەی لەسرت کردبوو وات دەزانی کاری ئەجندانە ناتانی سوورەتەکان بڵیتەوە گەڕایتەوە سەر بسمیلا و ئەعوزوبیلا و چاوەکانیشت هەر لەسەر یەک بوو نیمچە بەرزاییەک هەر چوار دەوری ڕووبەرێکی گرتبوو بە هەموویان نەوراییەکەیان پێکهێنابوو دە دوود ڕەحمی دایکە گوندەکە هێمن ئارام لە هەناوی نەوراییەکە خۆی ماددابوو خەڵکەکەی کوشت و کاڵ و ئاژەڵداری و کەسابەتیان بوو کەمێکیان تێدا هەبوو وازی لەم دوو کەسابەتە هێنابوو جڵەوی کەسابەتێکی تریان بەدەستەوە گرتبوو باران بەفر زریان گوندی خستبەوە قۆزاخێک قۆزاخێک لە تارمایی جێژەڵۆکەی باو بەفر ڕەشەبا بە دەوری خانووەکەی گوندی لە گەماندا بوو خانووەکان لە شێوەی شارستانی و جززیریدا بنیات نرابوو دیواری خانووەکان حوشەکانیان زۆری نیان لە خشت دروستکرابوون و هەر بە قوڕیش سواغدرابوو هەر چوار پێنج ماڵێکیان ببوونە کۆمەڵ و سەریان بەیەکەوە نابوو گوندەکە لە پێنج شەش کۆمەڵەی ئاوا پێکات بوو کە هەموویان چ بە پشت چ بە سک بە یەکتری بەسترابوونەوە، بە هەموویان دەوری سی ماڵێکیان پێکهێنابوو. خان و حەوشەکان و شێوەی دابەشبوونیان لەسەر ڕووبەری عاردی گوندەکە و هەڵکەوتنیان کۆڵانی خوار و خێچ و بەرین تەسک بەرز و نزمیان دروست کردبوو. خانووەکان بەر و پشت یا تەنیشتی کەوت بۆ یەکتری. ڕێگای بەرز و نزم و خوار و خێچ تاکە ڕێگەی دانیشتووانی گوندەکە بوو. پایزان دەبوایە بانی خانووەکان سواقێکی تازە بکرێتەوە دیوارەکانی حوشە و خانووەکانیش ئەوی پێویستی بواە سواق دەدرانەوە لە ناو دوو سێ ساڵیشدا بە هاوینان یان وەختی دەست بە تاڵبوون دیواری خانووەکان بە دیوی ناوەوەیدا بە تایبەتی ژوورەکانی دانیشتن و خەوتنان بە قوڕێکی تایبەت لە گڵی سوور و کا قوڕەکە جوان دەگیرایە و بە پێ و بە خاکەناز تێک هەڵدەشێڵدرا و نەرم و شل دەکرایەوە و چەند ڕۆژێکیش لی دەگەڕان تا جوان دەخوشایەوە و عەڕیجی دەبوو ئینجا دیوارەکانی ناوەیان بە ماڵن جوان سواق و لووس دەکرد تیاندا هەبوو عادی ژوورەکەشی سواق دەدا تا ماوەیەک بۆنێکی خۆشی قڕەسوورەکەی لێوە دەهات کە هەر هەموو ئەو ئیش و کارانە بە زبارە لە ناو یەکتری دەیان کرد خەڵکەکە خۆ بەخۆی لە ناوەڕاستی گوندیدا مزگەوتێکیان دروست کرد بوو کە بە ماڵی خوا ناویان نابوو پێنج فەرزەش نوێژیان تێدا دەکرد و جارجارش مەولودی پێغەمبەریان تێدا دەخوێندەوە جێگەی نوێژکردنی درێژیەکەی پازدە مەتر و پانیەکەشی پێنج مەتر دەبوو میحرابەکەی لە شێوەی نیوە شووتیەک لەسەر باری درێژیەکەی و بە بەژنی زەلامێک باڵاتر ڕووە و قیبلە بۆ دەرەوە دەرپەڕی بوو شێوەکەی لە خانوەکانی تری گوندی جیای دەکردەوە پێش ژووری نوێژکردنەکە هەیوانێکی سەرتاسەری لە پێش دروست کرابوو کە دوو مەتر پان دەبوو لە هەردوو سەری هەیوانەکە دوو مەتریان بۆ هێنابوو وەکو پەناگەی لێکرد بوو لە ڕۆژانی مەولودی پێغەمبەردا سەماوەر و قۆری و کتلی و تفاقی چایی لێ دادەنرا و لێ دەنرا. لەم بەر و لەم بەری میحرابەکەوە دوو ڕەفکە لە قوڕ دروست کرابوو، یەک و لەم پایان بە سەرەوە بوو و دەور و پشت و لای سەرەوەیان ڕەش و چڵکن کردبوو. چەند فانۆزێکیش بە بزمارەوە لێرە و لەوێ هەڵواسرابوون، ئەمانیش لە ڕەشکردنی دیوارەکە کەمتەرخەمییان نەکردبوو، هەردەم وەکوو سێبەر دەبینران. نوێژی بەیانیان و شێوان و خەوتنان هەڵدەکرا. یەک دوو وێنەی مەککە و مەدینەش بە دیوارەوە هەڵواسرابوو. کە حاجیەکانی گوندی بە دیاری بۆ مزگەوتیان هێنابوو لەبەر کۆنیشیان ڕەنجی